نەوەنەوز دەیگرێت و نەخەو، چونکە ڕاگر و سەرپەرشتیاری بوونەوەرە. لەه ما فی السماوات وما فی الارض. هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەر ئەو زاتە خاوەنیانە. من ذا الذی یشفع عندە الا بإذنه. کێیە ئەوەی دەتوانێت تکا بکات لەلای ئەو بەبێ مۆڵەتی خۆی. یعلم ما بین ایدیهم وما خلفهم. مەگەر بەوەی کە خۆی بیەوێت فێریان بکات. ئەم پێشکەوتن و زانستەی سەردەم بەشێکی کەمن لە بەخششەکانی خودا. وسع کرسیه السماوات والارض. فەرمانڕەوایی و دەسەڵات و زانینی ئەو زاتە هەموو ئاسمانەکان و زەوی گرتۆتەوە و. ولا یئودوه حفظهما وهو العلی العظیم. پارێزگاریان بەلای خوداوە هیچ گران نییە و ماندووی ناکات و هەر ئەو خودایەکی بەرز و بڵند و گەورەیە.